یادم مکەن لەو دەمەیدا دەمژن شەکرە لێوان لەو دەمەیدا نەبێ لەم پەڕ و نێوان لەو دەمێدا پۆڵی بریان ڕادەبرن لەو دەمێدا کیژ چاوتان لێ دادەگرن لەو دەمێدا گوێ هەڵدەخەن بۆ تارێ لەو دەمێدا ماملێ دەڵێ قەتارێ یادم بکەن یادی منی دوور وڵات یادی منی ڕێبواری ڕێگای خەبات یادی منی بێبەش لە خۆشی و شادی یادی منی سەوداسەری ئازادی